کاسێتی دووەم، دیوی دووەم. سڵێمان بە مەراقێکی کوتوپڕەوە هەڵدەسێت و دەڵێت، ئەگەر مەسەلەکە پەیوەندی بە ژیانی یەکێکەوە نەبایە کە دەمرێت، هیچ کەس لە بەیانییەکی وا زوودا نایەت بۆ داواکردنی دەستی کیشێ. تۆ حەقتە بڵێی نا. حەقتە. من هیچ هێزێکم نییە بیسەلمێنم بەسەرتا. ئاه چ شەوێکی سەیرە! کە من لەم مەلا بانگانەدا دەبێ تێیدا بپاڕێمەوە شوو بە کوڕەکەم بکەی چ خوازبینیەکی سەیرە کە عەقڵ پێی قبوڵ ناکات ئەگەر تۆ لە دڵەوە ڕازی نەبیت هاتنی من مانای نیە لەبەرەوەی من دەزانم ئەگەر تۆ لە قوڵایی دڵتەوە دوای مەلی ئەو عەشقە نەکەویت کە ئەو هەڵی دەدا سوودی نیە ئاه کیژی من من هیچ دەسەڵاتێکم نیە ئەڵبەت ئەگەر شتێکی تر بایە دەمتوانی شتێ بکەم ئەگەر لەشکرێک بایە دەمتوانی بە چەند گەنجێکی بەتواناوە بەریان پێ بگرم ئەگەر لوتکەی شاخێک بوایە بۆی هەڵدەزنام بەڵام ئەمە لەو شتە نییە من هێندەت پێ دەڵێم کە ئەوە تاکە کوڕی منە و بەهۆی تۆوە دەمرێ منیش لە بەرامبەر تۆ هیچم بۆ ناکرێ بیربکەرەوە تا ئێوارە بیرکەرەوە چونکە کاتمان نییە تێدەگەیت کاتمان نییە ئەمە شەڕێکی ناڕەوایە لەگەڵ کاتدا شەڕێکی ناشرین و ناڕەوا بەدوو بێدادە بە دوو بێدادە هەستا و ئاماژەیەکی بچووکی دەدایە بە ئیکرامی شێو کە بە قەڵافەترین و ئەفسانەیەکە بۆ خۆی هەڵدەسا و دەیگوت، جگە لە تکا هیچی ترمان نییە. خانمانم جگە لە تکا هیچی ترمان نییە. لاولاوی سپی بە دەنگێکی نزم کە بە ئاستەم دەبیسترا، دەیگوتەوە، من شووناکەم. هەتا هەتایە شووناکەم. بەیانییەکی زۆر ساردە. کە لەو ماڵە دێیتە دەرێ هەردووکیان چاویان پڕە لە فرمێسک، سڵێمانی مەزن لە مێژە نەگرێەوە، بەڵام دڵنیابە کوڕەکەی بە جۆرێکی بێ مانا دەمرێت. کات تێدەپەڕێ، دڵی محەمەدی دڵ شووشە پتر دەشکێت. ئەو بەیانییە دەیبەنەوە بۆ ماڵە شووشەیەکەی. پزیشکەکان نە دەزانن چییەتی و نە تێدەگەن. لە پێخەفەکەیدا دەخەوێت و بەردەوامیش خوێنی لەبەر دەڕوات. دەخەوێت و خەو بە درەختێکی هەنارەوە دەبینێ لە سەر لوتکەیەکی دوور، ئێوارەیەکی درەنگ میوان و سەرپەرستەکانی ئیزن دەدات و پێیان دەڵێت باش بۆ چیتر پێویستی بە چاودێری نییە، ئەو شەوەیە ئەو شەوە دەیێ بەر لە مردن لە هەموو شتەکان تێبگا، دەیێ نهێنی ئەو خۆشەویستیە ناکامەی خۆی بزانێ، سەر بەرز دەکاتەوە و تێدەگات هەتا لە دوا ساتەکانیشدا ویستێکی قوڵ بەرەو بینین دەیبات. شەو دادێت و ئەو لاواز و کەنەفتە لە ڕوخساری تارمایەکی زەرددا دەگەڕێتەوە بۆ بە دەرگای کیژەکان، وەک هەمیشە بە ئاسانی دەچێتەوە حەوشەکەیان و لە بەردەم پەنجەرەکاندا دەیانبینێت و تەماشای ئەو نیگا غەمگین و زەردەیان دەکا کە بە ساردی لەو دیو شوشەکانەوە تەماشای دەکەن تکایان تیاداکات پەنجەرەکە بکەنەوە و قسەی لەگەڵدا بکەن بۆ یەکەمین جار پەنجەرەکە دەکەنەوە و لاولاوی سپی بە دەنگێکی غەمگین پێی دەڵێ محەمەدی دڵ شووشە، بمبوورە، کاغەزێک لە بنە و هەنارەدایە، هەڵیگرە و بڕۆ، هەڵیگرە و وازمان لێ بێنە و بڕۆ. محەمەدی دڵ شووشە، لە بنە و هەنارەوە سەر بەرز دەکاتەوە و مانگ دەبینێ. لە سەر ڕۆشنایی تریفەکاندا سەرنج دەدا ئەو درەختەی لە ژێریدا وەستاوە هەر درەختی خەونەکانێتی. لە هەمان کاتا، گوێی لەو مۆسیقا دوورە ئاسمانییە دەبێ کە مۆسیقای ئەستێرە و تریفەکانە، هەمان ئەو مۆسیقایە کە لەمناڵیەوە هاوڕی خەونەکانێتی، لە ساتێکا چاو لێک دەنێ و تێدەکا ئەو هەنارەی لە بنیدا وەستاوە جگە لە ئاوێنەی درەختێکی دی هیچی دیکە نیە، لەوێدا ئەو نامەیە دەدۆزێتەوە کە دەستنوسی پەیمانێکی دێرینەی دەستە خوشکە سپیەکانە، پەیمانێکی جەهەنەمیە پەیمانی دوو خوشکە هیچ هێزێک نایشکێنێ لەگەڵ خوێندنەوەی دێڕەکانی دە دنیای محمدی دڵ شوشە سەراپا هەرەس دێنێ وشە بە دوای وشە درزەکانی دڵی گەورەتر دەبن و دێڕ لە دوای دێڕ دڵی دەبێتە مشتێ خۆڵ وشە لە دوای وشە هەموو ئەو دنیا شوشەی ئەو دەشکێنێ ئاوێنەکانی دەشکێنن سندوقە شوشەکانی دەشکێنن دیوارە شوشەیی ماڵەکەی درز دەبەن بە ڕێگادا دێت و بەردەوام ئەو پەیمانە دەخوێنێتەوە، لەگەڵ هەموو خوێنەوەیەکدا گوژمی ئەو خوێنە لە دڵیەوە فیشقە دەکات و دێتە دەرێ، گەورە دەبێت، بە کوچەکاندا دێت و تا دێت پتر خوێنی لەبەر دەڕوا، خەڵکی دەیبینن وەک تارماییەک بە ڕێگاتا دەڕوا و دەستێکی لەسەر دڵێتی و بە دەستەکەی دی ئەو پەیمانە دەخوێنێتەوە، یەکەم جارە خەڵکی پیاوێ ببینن خوێن وەک کانی لە سینەی هەڵبقوڵێت و هەر بڕوات و بیخوێنێتەوە، لەگەڵ هەموو هەنگاوێکدا. شووشەکانی خانووەکەی پارچە پارچە دەکەونە خوارێ، شتە شووشەیەکانی دەشکێن و بەر دەبنەوە و دەبنە تۆز، دەگاتە بەر دەمی خانووە شووشەیەکەی خۆی و لە ناو تەپ و تۆزی شکستی شووشەکاندا دەدۆزرێتەوە، لەگەڵ هەموو گوشمێکی خوێندا، لەگەڵ بەربوونەوەی هەموو پارچەیەکی دڵی خۆیدا، پارچەیەکی گەورەش لە دیوارەکان بەر دەبێتەوە و دەشکێت، کلیلەکانی لە دەستیدا دەبنە بۆدرەیەکی سپی و نەرم، سندووقی نهێنێکانی دەبن بە تۆز، دەچێتە سەر پێ خەپەکەی و دەست دەکرێ بە دڵێەوە و لە ژێر سەرەوە شڵی درەختێکی هەنار دەبینێ گوێی لە ورد و خاشبوونی شتەکانە ئاگایی لە تۆزی کوشندەی شووشەیە کە بای شەو بە دنیادا دەیفڕێنێ چاو لێک دەنێت و گوێی لە دوا هاڕێ و ئاسمانە شووشەیەیە ژوور سەیری خۆیەکە کە لە سەرەوە هەرەس دێنێت و بەر لەوەی بگاتە زەوی دەبێتە تۆزێکی چڕ و با لەگەڵ خۆیدا دەبات، سەر بەرز دەکاتەوە و چڵە هەنارە دەبینێ، ئەو هەنارەی دەویست لە ژێریدا بمرێ، دەستی بەرز دەکاتەوە لە سەرەوە ڕا دەست لە لقە خەیاڵەکانی دەدا، لە وێنەکانی مردنیدا لە سەرە مەرگی لە سەرە مەرگدا سەوز بووە، لە دوورەوە رە فریشتەیەک لە قوڵایە دوورەکانی ئاسمانا دێتە دەرێ، بەر لەوەی ئەو فریشتەیە بگاتە لای و دەستی بگرێ، فریای ئەوە دەکەوێ دەست بدا لەو خوێنەی وەک فوارە لە بەر دڵی دەڕوا. لە ناو خاڕاباتی ماڵەکەی خۆیدا ئەو کاغەزی پەیمانە لە دەستی بەر دەبێتەوە و با دەیبات. لەگەڵ هەموو ئەو ساتە ساتانەدا فریشتەیەکی رووخۆش و دەم بە پێکەنین لە ئاسمانەوە دەستی دەگرێت و دەڵێت، محمدی دڵ شوشە چۆنیت هەموو شتێک تەواو هەموو شتێ تاو ئێستا با بڕۆین ئەو بە ئارامی هەڵدەسێت و دەڵێ بەڵێ هەموو شتێ تەواو دەستم بگرە با بڕۆین فریشتەکە بە پێکەنینەوە دەستی دەگرێت و وەک دوو کۆتر لە تەپوتۆزی جەنگەڵێک هەڵبێن بەناو تەپوتۆزی مردنێکی شوشەییدا پێکەوە ڕۆ و نادیار دەفڕن، مردنێ دواتر هەموو هەموومان لەناو تەپوتۆزە ساردەکەیدا ون دەبین، مردنێک بەشێکی هەمیشە نادیار و نەهێنی دەمێنێتەوە و بە شێوەیەکی ترسناک تێکەڵ بە هەندێ حەقیقەتی تاڵی دیکەی ئەم چیرۆکە دەبێتەوە. بەشی پێنجەم کە لێم پرسی سریاسی سبحدەم لە شوێە بە ئەسپایی وەڵامی دامەوە و گوتی مردووە سەریا سی سبح دەم مردووە گوتم دەمەیە بزانم چۆن مردووە حەقی خۆمە بزانم چۆن مردووە وەڵامی نەدامەوە و گوتی کاتێکی دیکە دەگەڕێمەوە و کاتمان دەبێ باسیێم و شتێ بکەین من چاوەڕوانیەوە نەبووم سەریاسی سبح دەم ببینم وام حساب کرد بوو هەتا هەتایە لە سەحرا نایەمە دەرێ هیچ شتێکم دەربارەی دەرەوە نەدەزانی بەڵام هەستێ لە دڵمدا پێی دەگوتم لەو کاتەوەی تۆ دیلیت بێشمار جەنگ هەڵگیرساوە بێشمار خەڵک مردوون مانەوەی منداڵێکی بێدایک و باوکیش لە سەردەمێکی وا سەختدا ئەستەمە دوای ئەو ڕۆژەی بۆ یەکەمین جار پرسیارسی سبح دەمم لێکرد یاقوبی سنەوبەر چەند ڕۆژێکی درێژ تەنها جێی هێشتم. من جگە لە چەند پیاسەیەکی کورت بە دەرەوەی ئەو میوانخانە سەوزەدا هیچی دیکەم نەکرد. ئارەزوویەکم نەبوو دوور بکەومەوە. لە ڕاستیدا نەمدەزانی بەرەو کوێ و بە چ ئاراستەیەکدا بڕۆم. چەند ئێوارەیە بە ناو درەخت و چۆم و چەمە نزارەکاندا ڕۆیشتم و نەگەیشتمە هیچ. سرووشت بە جۆرێکی سەیر دەیترساندم. توانای گوێگرتنم لە دەنگی باڵندەکان نەبوو. بیری سەدا و دەنگی لمم دەکرد، هەستم دەکرد هاوارەکانی ناو لم بە ژیانی من ئاشناترن، هێزم دایە خۆم و جار دوای جار بەرەو شوێنی قوڵتر هەڵدەبەزیم، بەڵام پێ نەدەچوو ئەو درەختانە کۆتاییان هەبێت، وا دیار بوو هەتا هەتایە درەخت دەمبەخشێت بە درەخت، ڕۆژێک وا هاتە پێش چاوم وەک ئەوەی ئەو خانووی کە لە ناوەندی. گەورەدا دروست کرابێ لەناو ئەندازەیەکی دەستکرد و ئاڵۆزدا بەجۆرێک ئەوەی بووبێتە ئەم خانووە بێوەی کەس پاسەوانی بکا دەرباز بوونی بۆ نەبێ ڕۆژێ بڕیارم دا بڕۆم و هەموو شتێک تاقی بکەمەوە بەڵام جگە لە سوڕانەوەیەکی بێهودە لەناو چەند بازنەیەک دار و درەختە هیچی ترم نەکرد وامەست کرد ئەوەی ناهێڵێ دەرباز بم دەست دەربازبوونی خۆمە لە ئازادی، مرۆڤ لە دوو دۆخدا پێویستی بە هیچ پاسەوانێک نییە، ئەو کاتی ئازادی لە دەرەوە مانایەکی نامێنێ، ئەو کاتەشی کە لە زینداندا هەست بە ئازادی دەکات. من بە هەردوو وێستگەکەدا گوزەرم کردبوو، لە ساتێکدا هەستم کردبوو ئازادییەکانی دەرەوە، لەلام چ سنگێکیان نەماوە، هەستیشم کردبوو لە زیندانەکامدا سەربەستییەکی ڕەهام هەیە. ئەو ڕۆژانە کە لەناو دار و درەختەکانی دەوری ئەو میوانخانەیەدا دەسوڕامەوە، هەمان هەستم هەبوو. ئازادی چیتر لای من ئەوە نەبوو بێمە دەرێ و بڕۆم و شار و خەڵک و زەمینی تر ببینم. بیست و یەک ساڵ زیندان، ئەو جۆرە ئازادییەی تیا کوشتبووم. لە ژووری شەوە لە خەڵوەتگاکانی خۆمدا بیرم لە هەموو ڕووناکی و دەیجوورێک دەکردەوە، بە دەنگی بەرز قسەم لەگەڵ خۆمدا دەکرد، دەنگی خۆم تاکە دەنگێ بوو هەستم دەکرد پێ ئاشنا بووم لەگەڵیدا، پێم وایە ئەوانەی زۆر لەگەڵ خۆیاندا دەدوێن هێدی هێدی دەبنە دیلی دەنگی خۆیان، منیش ببووم بە دیلی دەنگی خۆم، دواتر تەنها چیرۆکی سریاسی سبح دەم منی لەو پێوەندە ئازاد کرد، دوای تێپەڕبوونی چەند ڕۆژێ گەڕایەوە، بمبورن من هەستێکی ئەوتۆم بۆ زەمان نەمابوو، نەمدەزانی شەو و ڕۆژەکان حساب بکەم، دواجار کە گەڕامەوە کەمێک لە جاری پێشوو پیرتر ببوو، لە هەمان ئەو شوێنەی دەستمان پێکردەوە کە دواجار تیایا وەستابووین، دوای سڵاوێکی کورت گوتی، سریاسی سبحلەم مردووە، دروست نازانم چۆن، بەڵام مردووە. بمبورە، مردنی ئەویش مردنیەکی ئاڵۆز و بێ تەفسیرە، سەیری منی دەکرد و دەستی دەخستە سەر یەکێ لەو شتە کریساڵ و درەوشانەوەی ژوورەکە و دەیگوت نازانم کەی و لە کوێ مردووە، ئەو ساڵانەی ئەوی تیا مرد تەفسیریان نییە، ئەو بیست و یەک ساڵەی کە تۆ تیایدا لە زیندان بووی دەکرێ هەمووی هەڵگریت و لە تابووتێکدا فڕێی دەیت. جگە لە مردن هیچی تری تیا نیە ناتوانم هیچ مردنیە تەفسیر بکەم ناتوانم هیچ لە دایک بوونێکیش تەفسیر بکەم هەموو ئەو شتانە بێ لۆجیک ڕویان دا بەڵام من دڵنیات دەکەمەوە کە بە تەنها نەشیاوە و نەمردوە لەگەڵ ئەوانی دیا بوە بەڵام بۆسە وا مەزانە ئاسانە لەگەڵ ئەوانی دیدا بژیت و بمریت ئاسان نیە دروست نازانم بۆ دواجار کێ و کێ بوو و لە چی چووە بەڵام زۆربەیان مردن ئەویش لەگەڵ ئەواندا بووە دڵنیام لەگەڵ ئەواندا بووە وەک پێت دەڵێم و من لە هیچ شتێک دڵنیا نیم لەبەرئەوەی ناتوانم دڵنیا بم یان ناکرێ دڵنیا بم شتەکان دواجار بە ئەندازەیەک تێکەڵ بوون کە هیچ کەس ناتوانێ دڵنیا بێت وەک شەتڕەنجێ کە دروست نەزانێ کامە داشی تۆیە، وەک شەتڕەنجێ لە ناکاو چاوت بکەوێت و بڕوانیت هەموو داشەکان بوونەتە سپی یان ڕەش و نەزانی دەستت بە چی بەریت، بەڵام بەڵام مزەفەری سبحدەم بۆی مەگەڕێ، من تەنها کەسێکم کە زۆربەی حیکایەتەکان دەزانم، تەنها کەسێکم لەگەڵ ئەوەشدا ناتوانم شتەکانت پێ بڵێم، لەبەرئەوەی لە شەتڕەنجێک دەچێت هەموو داشەکانی بووبێتە یەک، من تەفسیرێکم نییە، دڵنیابە لە خۆشم نابورم دەبوایە من تەفسیرم هەبوایە بەڵام نیمە مزەفەری سبح دەم هاوڕێم من و تۆ قوڵ قوڵ لەو گوناهەتا چەقیوین من و تۆش بەڵام دڵنیابە ئەو مردوە کەی و چۆن و لە کوێ لێم مەپرسە نا لێم مەپرسە نازانم سەرجەمی قسەکانی کۆمەڵێک مەتەڵ و تەلیسمی ئاڵۆز بوون. لێم پرسی ئەوان کێن؟ ئەو لەگەڵ کێدا مردووە؟ گوتی لەگەڵ ئەواندا، ئەوانەی وەک خۆی وابوون، لەگەڵ هاوڕێکانیدا، لەگەڵ ئەوانەدا کە لەو سەردەمەدا مردن. کەمێک وەستا و خەندەیەکی تاڵ کەوتە سەر لێوی. تۆزێ بیری کردەوە و بە ڕوخسارێکی لەسەرخۆ گوتی ناکرێ لەوە زیاتر پێ بڵێم، لەوە زیاترم نییە. بۆی لەوە تێبگەی دەبایە لێرە بوویتایە، دەبایە لەگەڵم بوویتایە. دوای ئەوە بزانیت و نەزانیت هیچ ناگۆڕێ هیچ بەڵام تۆ لەو دەرگایە مەیەرە دەرەوە تۆ بۆیە لێرەیت تا لەو دەرگایە نەیتە ژوورێ با من و تۆ پیریەکی تر بژین پیری دوو پیاو کە خۆیان بۆ بیرکردنەوەی حیکمە تەرخان دەکەن بۆیە تۆم هێناوەتە ئێرە تا لە شوێنێکی ترەوە بیتەوە ناو ژیانمەوە شوێنێک پەیوەندی بەو ڕابردووەوە نەبێت شوێنێ پەیوەندی بە ئێستاەوە نەبێت پەیوەندی بە ژیانی ڕۆژانە و مردن و شۆڕش و سیاسەتەوە نەبێ، گوێ بگرە مزەفەری سبەحدەم، ئەی دۆست، من دەمەوێ لە دەرگایەکی ترەوە بڕۆین، من و تۆ لە دەرگایەکی ترەوە بڕۆین، ژیان هەرەو دەروازەیی نییە، تۆ تاکە تک کەسێکی لە دەرەوەی ئەم زەمانە هەڵگیراوی، تۆ دیل نەبوویت، بەڵکو تۆ کەسێکی دوور لە پیسیی ئەو ڕۆژە نابووتانە هەڵگیراویت، وەک هەڵگرتنی شتێ لە بەفردا، وەک شاردنەوەی قوتوویەک زێڕ، دەمتوانی دە ساڵ لەمەوبەر بەرت بدەم، دەمتوانی بتگەڕێنمەوە بە ئەفسەرێکی گەورەی دەوڵەت، سەردەمانێ سەدان ئەفسەری دیلمان لەبەردەستا بوو، لە دوای سەرکەوتنی شۆڕشەوە هەزاران سەرباز و پلەدار و ئەفسەری گەورە گەورە دیلی من بوون، ئەو کات ئاسان دەمتوانی بتگۆڕمەوە، بەڵام دەبوایە بمهێنایتایەتەوە بۆ ئێرە، بۆ ناو سیاسەت، بۆ ناو پیسی و چەپەڵی ژیانی ڕۆژانە، دەبوایە بمهێنایتایەتەوە تەماشای پیسیەکانت بکەیت، ئەوەی لە بیابان فێری بوویت، بیرت بچێتەوە من پارەیەکی زۆرم خەرج کرد تا تێگەیشتم تۆ وەک دەروێشێک لە بیاباندا دەژیت جێگایەک نەبوو بەرت بەم دەبایە وەک یاقوتێک هەزاران فرۆشت بکەم دەبایە بتخەمە ناو شەڕەکان ئەو شەڕانی من و ئەوانی دی دروستمان کرد و دەبێ دروستی کەین تۆ زێڕێکی دەگمەنی ڕۆژە پاکەکانت تۆ تاکە کەسێکی بیست و یەک ساڵە گوناهێکت نەکردووە ئازاری باڵندەیەکت نەداوە شەڕێکت نەکردوە ئێمە شەڕ کردینی بە کۆمەڵێک ڕەموزن شەڕ و شەڕ و شەڕ هەمیشە شەڕ بەیانیان شەڕ نیوەڕوان شەڕ ئێواران شەڕ نا وا مەزانە من بە درێژایەو ماوەیە بیرم لە ئازار کردنی تۆ نەکردۆتەوە هەتا جارێک هەموو شتێک تەواو بوو دەبایە بتگۆڕمەوە بە چەند ئەفسەرێکی باڵا ئەو شەوەی دەبوایە ئیمزای خۆم بخستایەتە سەر کاغەزەکان هەموو گیانم دەلەرزی جێگایەک نەبوو پاکی تۆی تێ هەڵگرم تۆ خۆت هیچ لە پاکی خۆت نازانی وەک مناڵ کە هیچ لە پاکی خۆی نازانێ گەر تۆشم بهێنایەتەوە وەک ئەوانت لێ دەهات و ون دەبوویت بە نائومێدی و سەرزنشتێکی قوڵەوە گوتم ئاوها کەواتە دەتتوانی ڕزگارم کەیت و هیچت نەکرد دەکرا نەهێڵیت بیست و یەک ساڵ لەو سەحرایەدا بڕزێم و فەرامۆشت کردم ئەو سەحرایە کردمی بە لم لمێکی ڕووت لمێک کە بە هیچ شتێک کۆ ناکرێتەوە. گوتی نا ئەو دەم نەمدەتوانی ڕزگارت کەم، ڕزگارکردن شتێکە و بەربوون لە زیندان شتێکی دیکەیە، من نەمدەتوانی بەرت دەم وابکەم بگەڕێیتەوە، تۆ یەکێک نی لە ئێمە، تۆ دەبوایە نەگەڕێیتەوە ناومان، دەبێ تەنیا بیت. نازانم تێدەگەیت یا خود نا بەڵام تۆ دەبێت تەنیا بیت دەزانم حکمێکی سەختە ئازادیەکی گرانە بەڵام ئەگەر تەنیا نەبیت هەموو شتێکمان لە دەست دەچێت بە کورتی یاقوبی سنەوبەر دەویست من و ئەو لەو کۆشکە سەوزە تا پێکەوە بشین پێکەوە خەریکی حیکمت بین پێکەوە هەزاران سعات قسە لەسەر گردون و ئاسمان و مردن و خودا بکەین. ئەو لە ساڵانی شۆڕشدا کاتێکی زۆری بۆ زیندەگی و ژیانی خۆی تەرخان کردبوو، لە دوای ڕاپەڕینیش هەموو لەزەتەکانی دنیای تاقی کردبوو، ئەو هەموو عومری خۆی بۆ حوکمکردنی دنیا تەرخان کردبوو، بە جۆرێ کاتی نەبوو بیر لە ماهێت بکاتەوە، ئەو ئاستی دەکرد هەموو ڕووکەشەکانی ژیانی ناسیوە بێ ئەوەی بگات بە جەوهەر و مانای. ئەو ماوەی من لەو خانووە سەوزەدا ژیام، هەستم بە ئازادی نەکرد. زۆر ئێواران دەهات، پێکەوە دوو کورسیمان دەبردە ناو درەختەکان. لەگەڵ ئێوەی ئەو کات من هێشتا هەر لە سەوزایی دەترسام، بەڵام دانیشتن لەگەڵ ئەودا لەزەتێکی گەورەی هەبوو. من لە سەحرا فێری جۆرێک لە دڵنیایی بووم، ئەویش لەگەڵ هەموو جەبەرووتی خۆیدا لەگەڵ ئەو ناخ و ناخۆشە سەیرانەی لە ناویدا، لەگەڵ ئەو سیما جیاوازانەیدا، لەگەڵ هەموو پەشۆکانیەکانیشا کە دروستی دەکرد، شتێک لە دڵنیایی دەدامێ، دڵنیاییەک سەرچاوەکەیم بۆ نەدەدۆزرایەوە، ئەو ئەو باوەڕی تیا سەوز دەکردم کە من کەسێکی پاکم، دووربم لە کارەسات و جەنگەکان و خاوێن ڕایگرتووم ئەو دەیویست ئەو پاکییە بکەینە شتێکی هەتا هەتایی، خەڵوەتێ دروست کەین هەردووکمان ئیلهامی لێ وەربگرین، جار دوای جار دەگەڕامەوە زیاتر حەزی لە هێمنی و بیرکردنەوە دەکرد، خودی ئەو ماڵە سەوزە جەننەتێک بوو بۆ بیرکردنەوە، نا. منیش دەزانم لە دوای ڕاپەڕینەوە سەرۆک و وەزیر و سیاسەتمەدارەکان، ئەوانەی لە دەفتەری سیاسی حیزبەکاندا کاریان دەکرد، هەموو خەڵوەتی تایبەتیان دروست دەکرد، هەموو میوانخانەی خۆیان هەبوو، شوێنی خۆیان لە شارەکان و دەرەوەی شارەکان هەبوو، بەڵام ئەو خانووە نیشتەجێ و ئارامگەیەکی تایبەت بوو لە ئارامگاکانی ئەو. من دواتر زانیم کە ئەو دەیەها جێگای دیکەشی هەیە، ئەو چەندین شوێنی تری هەیە، بەڵام ئەو وەک هەموو سەرکردەکانی دوای ڕاپەڕین وەک پاشاکان دەژیان، بەڵام هەندێ شەو ترسێکی ناکاو، پرسیارێکە کە وەڵامی نییە، ئازارێکی سەختی ویژدان هەڵیدەگرت و بە پەشۆکایی دەهات بۆ لای من، ئەو منی دانابوو تا هەر کاتێ دەنگی جەستە و ویست و ئارەزووەکانی ئارام بوونەوە، هەر کاتێ ڕۆحی هاتە قسە بێت و شتێک لە منەوە فێر بێت. من بۆ شتێک بووم کەسی دیکە نەیبوو شتێک هیچ سیاسەتمەتاریشی کە دۆست و هیچ حکومدانێکی دووشمنیشی نەیان بوو ڕەحلەبەرێک نازانێ لەو ساڵانەدا چی بووە کەسێک زار دەکاتە قسە لەسەر لم و ئەستێرە و با و بێدەنگی دەکا ئەو نەدەویست تەنها دەسەڵات و هێز و لەزەتەکانی موڵکی خۆی بن دەویست جوانی و پاکی و حیکمەتەکانیش بکاتە موڵکی خۆی من درەنگ زانیم کەو دەیەوێ هەموو شتەکان بۆ خۆی بن هەموو شتێک نەبوایە بە شتێک لەو شتانەی کە ئەو ڕکێفیان دەکات فەرامۆشی دەکردن ئەو تەنها جەنگاوەرەکانی نەدەکڕی تەنها وەزیرەکانی نەدەکڕی تەنها ئەرز و شەقام و خانە جوانەکانی نەدەکڕی ئەو بە درێژای ئەو ساڵانەی دوای سەرکەوتن هەموو شتێکی بردبوو بۆ خۆی بۆ هاوڕێکانی خودایە چ سەروەتێکی سەیری هەبوو، پیاوە عەشیرەکان و ژنە شاعیرەکانیشی کڕیبوو، پیاوە پەیکەرتاشەکان و ژنە نیگارکێشەکانیشی کڕیبوو، ئەندازارەکان و مەلای مزگەوتەکان. باخی هەبوو تەنها بۆ بولبول، باخیشی هەبوو بۆ جنسەکەی دیکەی باڵندەکان، باخی هەبوو تەنها بۆ شەراب و مەستی، باخیشی هەبوو بۆ سەما، کۆشکی هەبوو بۆ خۆی و هاوڕێکانی، بۆ داوەتی ئەفسانەیی کە هەموو. خواردنە سەیرەکانی دونیای دەهاتنە سەر سفرە، لەو ناوەدا هەندێ سات دەهاتە پێشێ کە تیایدا لە هەموو شتەکان بێزار دەبوو، ئەو کاتە سوارمەیە شانەکەی دەبوو دەهات، ئەو شەوە کە پێم دەگووت دەمەوێ بڕۆم و دونیا ببینم، بێ ئەوەی هیچ بڵێ بە هێمنی دەیگووت ناتوانیت، من و تۆ لێرەدا پیر دەبین و دەمرین. من لە سەرەتای بەهارەوە تا کۆتایی هاوینێکی زۆر گەرم لەو ماڵەدا ژیام، پڕ بوو لە سەدان کاسێتی ڤیدۆی هەمەچەشن، لە هەزاران کتێب، لە خواردنی هەمەڕەنگ کە خۆم ڕۆژانە ئامادەم دەکردن، بەڵام دەمویست بڕۆمە دەرێ، شەوی چەندین جار ئارەزووی ئازادی خۆمم بۆ یاقوب بەیان دەکرد بە دڵتەنگیەوە گوتی، تۆ باوەڕت بەم هێمنیە هەیە ها؟ پێم بڵێ. تۆ وا دەزانی گەردوون هەموو ئەم هێمنی مۆسیقا و ئارامییەیە؟ تۆ لەم ژوورەتا گوێ لە دەنگی باڵندەکان دەگریت و پێت وایە دەکرێ هیچ کەسێک ئاوها شانە بژی؟ من قسەکانیم پێ بڕی و گوتم، یاقووبی دۆست، من بیست و یەک ساڵە لە هێمنی و بێدەنگیدا دەژیم. نا، پێم مەڵێ من شانە دەژیم. تا بێدەنگی هەبێت من دیلم. تا ئەم ئارامییە بێ سنوور و گەردوون و بریقەدارە لە دەورت بێ من دیلم، یاقووبی سنەوبەر. ئەها منیان لەو بێدەنگیەدا زیندان کرد من زۆر بیرم لەوە دەکردەوە ئەوان ئەشکنجەی منیان دا لێیان نەپرسیمەوە سزاکەیان ئەوە بوو هەتا هەتایە لە بێدەنگیدا بژیم تا بێدەنگیە بێ من دیلم لە ناکاو وەک ڕاستیەک پێم بڵێت کە نامەوێت تێبکەم کەمێک دەنگی بەرز کردەوە و گوتی، بەڵام تۆ دیلی چی بوویت؟ دیلی شەو بوویت، دیلی بیابان، دیلی گەردوون، دیلی ئەو ئەستێرانەی هەمیشە کاتەکانت پێ سەیر کردووە، مسەفەری سبح دەم. من شەوێ لە گەرمەی جەنگدا، لە گەرمەی خوێن ڕشتندا، هێندەی خۆم بەرەو بەرزایی دەجوڵام، لەو کاتەدا سەرم بەرز کردەوە و ئاسمانم بینی، ملیۆنە ئەستێرەم بینی. بچووکی خۆمم بەراورد کرد بە گەردوون. بینیم شوێنی خۆم لەناو ئەو دونیایەدا بینی، ئەوکات بیرم کردەوە من ساڵەهای ساڵە سێرم نەبینیوە، ساڵەهای ساڵە کاتی ئەوەم نەبووە بیر لە ئاسمان بکەمەوە، سیری مانگ بکەم، تا ئەو ساتە تێگەشتم من نیوەی ئەم جیهانەم دۆڕاندووە، من عومرم دەڕوات و کاتی ئاوڕدانەوەم نییە لەو شتانەی لە سەروو ئەم شەڕ و کوشتارەوەن، ئەو شەوە سەیری خۆم و. بەردەکانم کرد و هاوارم کرد چەند وشەیەکی ساختە و بێمانە و فێڵبازە وشەی دنیا موزەفەری سوبح دەم ئەو شەوە ئێمە جەنگمان بردەوە بەڵام من دۆڕابووم بە جۆرێ دۆڕابووم هیچ وەخت پێشتر بە زینی وام بەخۆمەوە نەدیوە نا نامەیە بدۆڕێم شەوێک بیرم لەوە کردەوە خەڵوەتێ دروستکەم خەڵوەتێک لە جێگاکەیدا بتوانم هەموو شتەکان لە یاد بکەم و خۆم تەرخان بکەم بۆ لە زەدوەرگتن لە شەوی بێدەنگی و سرووشت، شوێنێک بمگێڕێتەوە سەر شوێنی خۆم، وەک ئادەمێکی بچووک لە ناو گەردوونێکی گەورەدا. تۆ خۆشبەختیت، ئێمە هەموومان دیل بووین، بەڵام تۆ بەختەوەرینمان بوویت. مسافری سوبح دەم، تۆ تێناگەی چەند قورسە من بتوانم ببمە ئادەمێکی بچووک لە ناو گەردوونێکی گەورەدا. مسەفەری سبەح دەم فێرم کە چۆن ببمەوە بە ئادەمێکی بچووک، چۆن بگەڕێمەوە سەر ئەسڵی خۆم. تا دەمرم قسەکانیم لە بیر ناچێتەوە. ئەو دەویست بچێتەوە سەر ئەسڵێ کە هەستی دەکرد لێی زەوت کراوە، بەڵام تاکە شتێکیش بوو نەیدەتوانی چۆن بە دەستی بێنێتەوە. ئەو دەیتوانی هەموو شتێک هەبێت، هەموو شتێک، بەڵام نەیدەزانی چۆن ئەو شتانەی لە ناو خۆیدا لە دەستی داوە، بەدەستی بهێنێتەوە. من ئێستاکە لە وشەیە و پڕ ئەستێرەیە ئەم چیرۆکە بۆ ئێوە دەگێڕمەوە، لە کاتێکا گوێم لە شەپۆلەکانی ئاوە، سوێندتان بەو شەپۆلانە بۆ دەخۆم کە یاقوبی سنەوپر لە سەرەتای سەرەتاوە دەیویست خۆی لە هەموو شتەکان ئازاد کا، دەیویست شتە زیادەکانی ژیانی فڕێ بات و وەک زاهیدێک بژی، بەڵام نەیدەزانی چۆن، ڕۆژێ بە شکستەوە گوتی. مزەفەری سبەحدەم فێرم کە چۆن لەگەڵ دیلیدا بژیم، چۆن وەک دەروێشێکی سەحرانشین بژیم. فێرم کە بتوانم دوور لە دەسەڵات و سامان و لەزەت و ئافرەت بژیم، فێرم کە سوێنتان بۆ دەخۆم، لەسەر خۆ دانەوی و دەستی ماچ کردم و فرمێسکە گەرمەکانی ڕشانە سەر دەستم و گوتی، ئەی دۆست، فێرم کە فێر. ئەو هەموو ساڵانەی من یاوەری بووم، ساتی وەها ڕاستگۆییم لێ نەدیبوو. من پێم گوت، یاقوب، من ناتوام هیچت فێر بکەم. ساڵگەرێکی دوور و درێژی تەنیایی دەتوانێ ئەوەت فێر بکا، نەوەک من، من ناتوانم ئەوەت فێر بکەم. من خۆم فێر نەبووم، ماوەیەکی زۆریش بە هەموو توانای خۆم شەڕم لەگەڵدا کردووە، نەمویستووە بەو جۆرە بم، ساڵانێکی دوور و درێژ هەر زوو و ئارەزوو لە ناوەوە دەیکوشتم. یاقووبی سنەوبەر، تۆ لەو عەزابە گەورەیە تێناگەیت کە ساڵ لە دوای ساڵ بیر لە بینینی گوڵێک دەکەیتەوە، لە زیندانێکدا دادەنیشیت و لە ناوەڕاستی دەریایەکی بێ سەر و بن دە لم دا و بە خەیاڵ دەژیت، بە خەیاڵ سێو دەخۆیت. بە خەیاڵ هەنار دەگریت بە دەستەوە شەوان هەیە هەموو شانی خۆت دەگۆڕیتەوە بە بۆنی هەنارێک یان نیوە شەو لە خەو ڕادەچڵەکیت و دەبینیت شوورەکەت پڕ بووە لە بۆنی هەرمێ بە دەم و ڕوێنەوە هەڵدەسیت و بیری ئاو دەکەی سەیرترین شت لە سەحرادا ئەو دەمە ئەو دەبەی ئاوەیە کە بۆت دێنن بەو ئاوەدا دەزانی دنیا ماوە بەو ئاوەدا دەزانی کە دوور لە تۆ دەریا هەیە شەپۆل هەیە یاقوب، بێنە پێش چاوی خۆت، من هەموو ڕۆژێ بەر لەوەی قومێک ئاو بخۆمەوە، بە سەعات بۆنم دەکرد، کێ دەڵێ ئاو بۆنی نییە؟ چ گەمژەیەک دەڵێ ئاو بۆنی نییە؟ من لەگەڵ ئەو ئاوەدا بۆنی هەموو دنیا دەکرد. بۆنی ماسیم دەکرد. هێندە قووڵ بۆنم دەکرد، دەگەیشتمە شار. شاراوەترین و نەهێنیترین بۆنەکانی ناو دنیا ساڵەهای ساڵ ئارەزەکانت دەکوشێت یا ڕۆژێک دێ تێدەگەیت دەتوانیت بێ هیچ بژیت تێدەگەی سەراپای ئەو شتانەی حەزت لێیە سەرابن تێدەگەی قورسایی شتەکان لە قوڵایی خۆتان ئەوە ئەو ساتە بوو کە دەتوانی ئیتر بیر لە ئارزار ئارزۆکانت نەکەیتەوە ئیتر دەبێ خەیاڵەکانت بە شێوەیەکی دووی دروستکەیتەوە یاقوب ساتێکەیە نازانم کێیە نازانم لە چ وێزگەیەکی ئەو هەموو ژان و تەنیایەدا ساتێکە زیندان و خەڵوەت بە جۆرێک تێکەڵ دەبن ئیدی بۆت جیا ناکرێتەوە نازانی تۆ دیلیت یان دەروێشیت لە ناکاو لە هەموو شتێک ئازاد دەبیت لە هەموو قورساییەک قورسایی ژیان خۆی نەبێت من ناتوانم کەس فێر بکەم ئەو ساتە چیە و چۆنە؟ ساتێکە زمان تەنها ئیش ناکات، وەسف ناکرێ، بەڵکو وەک ڕۆشنایەک لە ناوەوە هەڵدەقوڵێت. بە درێژایی ئەو کاتە من قسەم دەکرد، ئەو دەستی گرتم و دەگریا. ئەو لەبەر دەما چۆکی دادابوو و سەری خستبووە سەر دەسم و فرمێسک بەسەر ڕیشە سپیەکەیدا دەهاتە خوارێ و دەیگوت، فێرم بکە، فێر، من پێم سەیر بوو ئەو دیلێتی منی لە ئازادی خۆی لا باشتر بوو من ئەو کات بە تاوەتی نەمدەزانی چیە هیچ شتێک تاوەتی لە سەر خۆی و نەهێنێکانی پێ نەدەگوتم نەمدەزانی ئەو چەند گەورەیە بەڵام دڵنیا بووم بێزاریەکی قوڵی لە دڵدایە من نامەوێ سوێنتان بۆ بخۆم بەڵام دڵنیاتان ئەکەم کە یاقوبی سنەوبەر دەیوست شتێکی تر بۆ خۆی ساز بکات شتێک لە هەموو قورسایەکان ئازادی بکە، ئەو لە ئەستێرەیەک دەچوو بە کێشێکی مەزنتر لە کێشی خۆی بار کرابێت، ئەستێرەیە شتەکانی سەر سەری درەوشاوەی لێ بگرن. ئەو کاتەی من بینیم باوەڕی بە هەموو شتێک نەبوو، دەیویست پارچە پارچە ژیانی خۆی ئاسان بکات و تا ئەو ڕۆشنایی لە ناویایەتی دەرکەوێت. ئەو شەوە کە نوشتایەوە دەستی ماچ کردم، پێم گوت ژیان ڕۆشناییەکە لە ناو سندوقێکی داخراودا ئەو سندوقەش دەشێ لە ناو کۆمەڵێ سندوقی دیکەدا بێت ئەو کات ویست ژیان دەرکەوێت دەبێ لە تاریکیەوە دەری بێنیت هەموو بەرگ و پۆشاک و تۆکلانی لێ داماڵیت یاخوب من نازام تۆ چیت و چیت هەیە بەڵام خۆت سوک بکە بارە قورسەکانت دانێ زێڕە زۆرەکەت فڕێدە و مەلە بکە ئەو شەوە تا ماوەیەکی درێژ تووند دەستەکانی گرتم و دەگریا من باوەڕم بە فرمێسکەکانی کرد دواجار گوتی دەمەوێت سەر لە نوێ ژیان دەست پێ بکەمەوە بەڵام بە جۆرێکی تر و لە شوێنێکی ترەوە بەڵام ئەفسانەی ئەفسانە، خەیاڵێکی پووچە، وانییە؟ خەیاڵێکی بێ سوود و پووچە، ناکرێ لە سەرەتاوە دەست پێ بکەینەوە، موزەفەری سوبحدەم، دەکرێ لە سەرەتاوە دەست پێ بکەینەوە؟